بەشی شازدەهەم لە کتێبی عشق سەمای ژیانە لاپەڕە 95 خۆشەویستی و چاودێری کردن باگوان لە ناخی مندا تا مەزرۆیکی گەورە بۆ خۆشەویستێکی بەردەوام و جێگیر شەپۆل دەدات ئایا ئەمە شتێکی گێلانە نیە؟ خۆشەویستی ئەتوانێت لە دوو ڕەهەندی جۆراوجۆردا هەبێت ئاسۆی یان ستونی ئێمە ئاشناین لەگەڵ خۆشەویستی لە جۆری یاسۆیی واتە خۆشەویستی لە ڕەهەندی کات و ڕەزامەنددا لە کاتێکدا ڕەهەندی ستونی نوێنەری سەر زەمین بێکۆتایی و هەتا هەتاییە تامەزرۆیی ناو دڵی تۆ بۆ بەردەوامبوون و جێگیری نیە تۆ ترشی هەڵهێنجرانی خراپ بوونت بەڵام ئەم هەڵهێنجرانە خراپە تەقریبەن گشتگیرە چونکە پێودانگی پێوانەکردنی ئەمە سنووردارە بە ڕەهەندی زەمەن و لەم ڕەهەندەدا تەنها دوو ئەگەر و ئیمکان هەیە هەموو دیاردەیەک یان سەتێک زوو تێپەڕ یان جێگیر و بەردەوامە بەڵام خودی بەردەوامبوونیش بە واتەی ساتانێکی زۆرە کە پاڵ لە یەکتردا دانراون و هەر کامێکیان دەستپێک و کۆتاییەکیان نییە کەواتە بەردەوام بوون هەتا هەتایی نیە و ناشتوانێت کە بێت هیچ شتێک لە ڕەهەندی زەمن هەتا هەتایی نییە ئەو شتێکە لە زەمن و کاتدا لە دایکە بێت هەر لە زەمن و کاتیش دامرێت ئەگەر دەستپێکێکە بێت بە دڵنێ و کۆتاییەکی هەیە خۆشەویستی تۆش خاوەن دەستپێکە و لە ساتێکی تایبەتدا دەست پێ دەکات. دێکەواتە کۆتاییش دێت بەڵام لەوانەیە کۆتایی زووتر یان درەنگتر ڕووبدات ئەگەر زوو ڕووبدات ناوی ساتی و زوو تێپەڕی لێدەنیت ئەگەر کۆتایی هاتنەکەی تۆزێک درێژە بکێشێت نایب سەقامگیر و بەردەوامی لێدەنێت بەڵام ئەم بەردەوامیش دڵی تۆ ڕازی و تێڕ ناکات چونکە دڵی تۆ ئاواتی شتێکە خوازێت کە هیچ کاتێک کۆتایی نێت شتێک کە بۆ هەمیشە هەبێت ئەم ئاوەتە لە ڕاستیدا ئاوەتی گەشتن بە خوددایە خوددا ناوێکی ترە بۆ خۆشەویستی هەتاتایی و نەمەر بەڵام مێشک لەبارەی هەتاتاییەوە هیچ نازانێت دڵ لە تامەزرۆی بۆ گەشتن بە هەتاتاییدا شەپۆل دەدات بەڵام هەردەم بەهۆی مێشکەوە هەڵدەهێنجرێ و لێک دەدرێتەوە ئەو خۆشەویستە کە مێشکی ئینسان دەیناسێت یا زۆر یا کەم ماوەیەک یان تۆزێک درێژخایەن بەڵام ئەگەر تەنان خۆشویستی ماوەیەکی زیاتر درێژەیە بێت ترسی لە دەستچون و تەوابوونیم خۆشویستی هەردەم هەیە ئەم ترسانە بەتەواتی لە جنی خۆیدایە چونکە کۆتایی هاتنی خۆشویستێکی لەم چەژنە زۆڕون واشکرایە دڵباز لە هاتاتاییەکات بەڵام مشک بە بەردەوامی هەڵدێنجرێت و لە یەکێ دەداتەوە ئەو خراپ هەڵێنجرانی کە تووشت بۆ لێرەدایە تامەزرۆ هەڵوەدەیەی دڵی تۆ بۆ بڕی نێو ڕێگەیە لە ڕەهەندی ستونیدا واتە لە ڕەهەندی چاودێریکردندا هەڵوەدایی و هۆگری ناودڵی تۆ گێلانە نییە کێشەکاوەیە کە تۆ بە هەڵە وەردگرتووە دڵی تۆ لە ڕاستیدا بەشون خۆشەویستیکدا کە خوڵقاوی چاودێریکردن بێت نەک خوڵقاوی مشک کتومت ئەمە خۆشەویستیەکە من هەمیشە باسی لێواکەم ئەمەیانەوەشقەیە کە ئایسای مەسیح باسی لێواکات ئەم خۆشویستە لەلایەن خواوەیە ئەمەشقا خۆشویستی سەرم زەویە ناتوانێت لەلایەن خودداوە بێت خۆشی سێم سەرزەویە دیاردەیەکە پەیوەندە بە مێشکەوە، پەیوەندە بە بایەلۆجی و فیسۆلۆجی و دەروونناسیەوە، بەڵام هەتاهەتایی نیە. پێشنیاری من ئەمەیە کە ئەگەر تۆ بەڕاستی نەیاریت بۆ ئەوەی کە داواکاری دڵت بەجێ بێنی، دەی هەرچێک لەبارەی خۆشەویستی و دەزانی لەبیری خۆتی بەرەوە. سەرەتا چاودێری بکە، چونکە خۆشەویستی ڕاستەقینەی لە چاودێریکردنەوە سەردەردەهێنێت. خۆشەویستی بۆ نەخۆشەکەی چاودێریکردنە. چاودێریکردن وەکو گوڵێک وایە با چرۆ بکات و بپشکوێ. بە یارمەتیت بدات لە ڕەهەندی ستونیدا ئەو ڕەهندی کە کات و مێشکی جۆرە ڕۆڵێکیان نیە تێدا سەربکەوێ لە ناکەو بۆ نەخۆشیەکەی دەبیستی ئەم خۆشەویستی هەتاهتاییە ئەم خۆشەویستێدا ڕوتەوە لە هەمە جۆرە مەرجێک هیچ خەونێک هەتاهتایی نیە و خۆشەویستیم زەرزەویش هیچ نیە جگە لە خەونێک مێشک تەنها لە جیانی خیالدا ڕێ دەکات و ناتوانێت عالەمی ڕاستەقینەت پیشان بدات وردە وردە لە جیهانی مەشق گەرچک دەزانی لە باری خۆشەویستیەوە لە بیر خۆتی بەرەوە تۆ تانا و هێزی دەرک کردنی خۆشەویستی ڕاستەقینەت نیە هەتا لە ڕێگەی چاودێری کردنەوەیە کە دەتوانی بچیتە دەر لەو ڕەهەندی کە تێیدایت و بەرەو ڕەهەندێکی باشتر هەنگاو هەڵبگریت واتە لە ڕەهەندی ئاسۆییەوە بۆ ڕەهەندی ستونی واتە لە دەست ژیان بردنە سەر لە ڕابردوو و داهاتوودا بێیتە دەرەوە و بوون لە ساتی ئێستادا داقی بکەیتەوە نێ واتە لە دەست ئەژیان بردنە سەر لە ڕابردوو داهاتوودا بیتە دەرەوە بوون لە ساتی ئێستادا تاقی بکەیتەوە ئاخۆ مهۆ گریەی مرۆڤ بۆ بەردەوامبوون لە بری خۆشەویستی لە کوێوە سەرچاوەی گرتووە بەردەوامبن واتی ئەوەیە کە تۆ دەتەوێ لە داهاتوودا سەر دەربێنی واتە تۆتەوێ ئەوەی کە لە کاتی ئێستادا هەیە هەر بەم شێوەیەش بمێنێتەوە لە داهاتوودا باشە بۆچی؟ لە ڕاستیدا مرۆڤ کاتێک دەکەوێتە بیری بەردەوام بوونی خۆشەویستی کە ئیتر خۆشەویستی هەڵفڕیوە و نەماوە، کاتێک کە دوو عاشقی بە گوڕ لاوە هەموو خەیاڵی مێشکی خۆیاندا نقوم بوون سەبارەت بە بەردەوامی و جێگیری و خۆشەویستی بیر ناکەنەوە لە ژن و پیاوێک کە لە مانگی هەنگوینیدان پرسیار بکە لە بارەی بەردەوامی خۆشەویستیەوە بە هیچ جۆرێک شتێکی لەم جۆرە لە لایان مەبەست و جێگای پرسیار نیە بەڵام هەر کە کۆڵەکەکانی ئەم خۆشەویستیە سست و لاوەز بووە تۆ هەست بکەیت کە خەریکە لە دەستت هەڕوات. مێشک دەڵێت وریا بە و بە دوو دەست توند لە دەستی بگرە و هەر کارێکت لە دەستت بیکە بۆ بەردەوامبوون و مانەوەی مێشک داوات لێ دەکات گوێ نەدەیتە ئەو درز و قلیشانەی کە دروست بوون لەبەرچاویان نەگریت و لێیان دوربکەویتەوە لەبری خۆتیان بەریت و کپیان بکەیتەوە بە هەر جۆرێک بووە سەروبنی بهێنیتەوە یەک و دەی کەواتە خۆشەویستیی ئەم سەرزەوییە ناتوانێت بەردەوام بێت ئەم خۆشەویستیە هەتا هەتاییە ئەم خۆشەویستی گوێگرێکی تایبەتی نییە وەکو کانیابێک گوایە کە هەموو کەس دەتوانێت لاوە سازگارەکەی بخواتەوە خۆشەویستیەکە هەموو شتێک و هەموو کەسێک دەتوانێت لە پیت و بەرەکەتەکەی سوود وەربگرێت درەخت بارد مرۆڤ ئاژەڵ هیچ فەرقێک ناکات بوزا بە تەنایی لە ژۆر درەختێکدا دادەنیشت و لەوەوە خۆشەویستی دەهاتە دەرەوە بارانی خۆشەویستیەکەی هەموو شتێکی پیرۆز و مبارەکە کرد ئەم خۆشەویستیە هەتا هەتاییە